ناڵپارێزی کوردستان کتێبخانەی دەنگی سەنتەری چالاکی گەنجان سلێمانی گەڕەکی بەختیاری جێبەجێکردنی دەنگ سەڵاح حەمەعەزیز ئامادەکردنی کاوە حەسەن خوێندنەوە دیە ئومێد مۆزیک پایزی تەڵایی هەژدەی سێی 2004 ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفردا نووسینی دکتۆرە ناڵ سەعداوی وەرگێرانی جیڤارا کەمال ژمارەی سپاردنی 375 ساڵی 1990 وەزارەتی ڕۆشنبیری پێسپێردراوە پێشەکی ئافرەتێک لە خاڵی سفردا یەکێکە لە شاکارە هەرە گرنگەکانی پزیشکی پسپۆر لە نەخۆشیە دەرونی و جەستەیەکانی ئافرەتان ناوە سەعداوی کەرەستەی بابەتەکە واتە ناخی ڕۆمانەکە ڕاستییەکی حاشاهەڵنەگرە و باس لە ڕووداو و بەسەرهاتی ئافرەتێکی خێزان هەژارەکانی یەکێک لە کۆمەڵگاکانی مرۆفایەتی بەسەر زەوی ئەکات. وەک لە سەرەتای ڕۆمانەکە دکتۆرە نەوال خۆی ئەڵێت، بە ڕێکەوت بە فردۆس شاد بووم و پاش هەوڵێکی زۆر چوومە لای و بۆ پەڕی ڕێزەوە گۆڕادێری چیرۆکەکەی بووم و لە پاشان زۆر ژیرانە بە زمانێکی ئەدەبی پاراو دەقا و دەق لە دوو توێی ئەم کتێبەیە دایڕشتۆتەوە. مەبەست لە نووسینی ئەم پێشەکییە پیاهەڵدان نییە، چونکە بابەتێک بوونی زیندووی نەبێت ناچێتە خانی دەقێکی زیندووەوە. دیارە دکتۆرە نەوال هەر بە زیندوویی بابەتەکەی پێشکەش کردووە و، منیش تا توانیبێتم هەوڵم داوە بە هەمان بەرگەوە بیگوێزمەوە بۆ سەر زمانی کوردی. هەتا چەندیش ڕۆمانەکە سەرکەوتووە ئەوە بەجێی ئەهێڵم بۆ خوێنەر. ڕوونکردنەوە، بەپێی وتەی گۆڤاری ئەلشەبەکە لە پاش بڵاوکردنەوەی ئەم ڕۆمانە، دکتۆرە نەوال سەعداوی بۆ ماوەی شەش مانگ زیندانی کرا لەلایەن حکوومەتی میسڕییەوە. ئەم ئافرەتە ڕاستەقینەیە لە گۆشت و خوێن دروست بووە لە بەندیخانەی قەناتر چەند ساڵێک لەمەوبەر بەدیداری شاد بووم ئەو کاتە من سەرقاڵی لێکۆڵینەوەیەک بووم لەسەر کەسێتی هەندێک لەو ئافرەتانەی کە تاوانبار کراون و زیندانی کراون لە کێشەی جۆراوجۆردا. پزیشکی بەندیخانەکە پێی وتم کەم ئافرەتە سزای سێدارەدانی بەسەرا دراوە و لەبەر ئەوەی پیاوێکی کوشتووە، بەڵام ئەم ئافرەتە لە ئافرەتە بکوژەکانی تری ناو ئەم بەندیخانەیە و دەریشەوە ناچێت لەبەر ئەوەی کەسێتییەکی جیاوازە. هەموو جۆرە چاوپێکەوتنێک ڕەت ئەکاتەوە وەڵامی هیچ کەسێکیش نایەتەوە زۆر بە کەمیش نەبێت خواردن ناخوات لە بەرەبەیانا نەبێت خەوی لێ ناکەوێت ئەو ئافرەتە پۆلیسە لێرەیە و چاودێری بەندراوەکان ئەکات ئەڵێ کە زۆر جار ئەبینێت ئەم ئافرەتە لە گۆشەیەکا بە تەنیایی دانیشتوو چەندین کاتژمێر داڵغە ئەیباتەوە ڕۆژێکیان داوای کاقەزێک و قەڵەمێکی کردووە و ماوەیەکی زۆر خۆی داوە بەسەر کاقەزەکەدا ئافرەتە پۆلیسەکەش نەیتوانیوە بزانێت کە ئایا نامە ئەنووسێت بۆ کەسێک یاخود هیچی نووسیوە، لە پزیشکی بەندیخانەکەم پرسی، ئایا ئامادەیە چاوی بە من بکەوێت؟ وتی، هەوڵ ئەیەم قایلی پێ بکەم لەگەڵ تا کەمێک دابنیشێت، لەوانەشە قایل بێت کە گەر بزانێت پزیشکی دەروونیت و لێکۆڵیرەوەی دادگانیت، چونکە وەڵامدانەوەی هەموو پرسیارێک ڕەت ئەکاتەوە. تەنانەت ئیمزاکردنی داوایەکی بەرزکراوە بۆ سەرۆکی دەوڵەت ڕەت کردەوە بە مەبەستی کەمکردنەوەی سزاکەی بوو لە سێدارەدانەوە بۆ بەندی هەتاهەتایی. لێم پرسی ئەی کێ ئەم داوایەی بۆ نووسیوی؟ وتی بۆ من بۆم نووسی. لەبەر ئەوەی لە ڕاستیا من هەست ناکەم کە بکوژبێت. گەر بێت و سەرنجێکی دەموچاو و چاوەکانی بدەیت بۆ دەرئەکەوێت کە مەحاڵە ئەم ئافرەتە ناسکە بکوژبێت، لێم پرسی، ئەی کێ وتوێتی کە کاری کوشتن پێویستی بە ناسکی نییە؟ لێم ورد بۆوە و بە تێڕوانینێکی سەمەرانەوە پێکەنینێکی کورتی توڕانی کرد و وتی، تۆ کەست کوشتووە وتم ئایا من ئافرەتێکی ناسکم ڕووی کرد بەو لاوە پەنجەرەیەکی بچووکی پیشاندام و وتی ئەوە ژوورەکەیەتی ئێستا چم تا قایلی بکەم بێتە خوارەوە بۆ لات پزیشکی بەندیخانەکە پاش کەمێک بە تەنها هاتەوە بۆ لام فردۆس چاو پێکەوتنی منی ڕەت کردبووە وا پێویست لێکرد کە ئەو ڕۆژە چەند نەخۆشێکی دەروونی بەندکراو بپشکنم، بەڵام سواری ئۆتۆمبیلە بچکۆلانەکەم بووم و بەندیخانەم جێهێشت. لە ماڵەوە نەمئەتوانی هیچ شتێک بکەم. نەمەتوانی چاو بگێڕمە بەسەر ڕەشنووسی دوا کتێبما، بەڵام بیرم توانای جێگیربوونی نەبوو. لەسەر هیچ شتێک، هەر لە لای ئەو ئافرەتە بەندکراوە بوو کە ناوی فردۆس بوو. بڕیارە دوای دە ڕۆژ سزای لەسێدارەدانی بەسەرا جێبەجێ بکرێت. بۆ بەیانی ڕۆژی دواتر چوومەوە بەندیخانە پزیشکی بەندیخانەکە هێشتا نەهاتبوو منیش لە ئافرەتە پۆلیسەکەم داوا کرد کە چاوم بکەوێت بە فردۆس بەڵام پۆلیسەکە پێیوتم بێهودەیە دکتۆر هەرگیز چاوی پێت ناکەوێت لێم پرسی بۆچی وتی پاش چەند ڕۆژێکی دیکە لە سێدارەی ئەدەن ئیتر ئایا ئەبێت چی بوێت لە تو خەڵکی تر وازی لێ بێنن ئەو زمانی پۆلیسەکە لەگەڵ منا قسەی پێ ئەکرد زۆر بێ سەرەوە بەرە بوو تووڕە بوو بە دوو چاویتی ژۆلی ئەڕوانیم وەک ئەوەی من لە سێداری بدەم بە پۆلیسەکەم وت من لە بەرپرسانی ناوە و دەرەوەی بەندیخانەکە نیم بە تووڕەیەوە وتی هەمویان وا ئەڵێن لێم پرسی بۆچی وا تووڕەیت؟ هەست ئەکەیت کە فردۆس بێتاوان بێت و کەسی نەکوشتبێت؟ بە تووڕەیەکی ترۆ وەڵامی دامەوە وتی کوشتبێت یانەی کوشتبێ ئەو بێتاوان و نابێت لە سێدارەی بدرێت ئەوەی پێویستە لە سێدارە بدرێت ئەوانن لێم پرسی ئەوان کێن؟ بە گومانێکەوە لێی ڕوانیم و وتی، تۆ کێیت؟ ئایا ئەوان تۆیان بۆ ناردووە؟ جارێکی تر لێی پرسیم، ئەوان کێن؟ بە وریایەوە بە ملاو بۆ لای خۆیان ڕوانی و لێم دوورکەوتەوە، پاشان لەبەر خۆیەوە ئەیوت، ئەوان نایانناسی؟ وتم، نەخێر. پێکەنینێکی گاڵتەجاڕانەی کرد و جێیهێشتم. گوێم لێ بوو ئەیوت، نایانناسی، هەموو خەڵکی ئەیانناسێت. پاشان سەردانەکانم بۆ بەندیخانە پەرە پێدا، لە هەموو سەردانێکیشا هەوڵم ئەیا فردۆس ببینم، بەڵام سەرجەم هەوڵەکانم شکستی ئەهێنا. وای لێ هات ئەو لێکۆڵینەوە دەروونیەی ئەنجامم دابوو، خەریک بوو شکستی ئەخوارد و بەڵکو لەبەر چاوما ژیانم بە شکستخواردوویی یاخود شکست هەڕەشەی لێ بکات. هەستم کرد کە متمانەم بە خۆم جۆرێک لە قین و کەلێنی تێکەوتووە. لە چەند چرکەیەکی سەختدا بە بیرما هات کەم ئافرەتە بکوژی کە پاش چەند ڕۆژێکی دیکە خۆشی ئەکوژرێت لە من باشترە من لە چاو ئەودا وەک مێرولەیەکی بچووک وام کە لەسەر زەوی خۆی ئەخشێنێت لە نێوان ملیۆنەها مێرولەی تردا هەر کاتێک چاوەکانی پۆلیسەکە و وتەکانی پۆلیسی بەندیخانەکەم ئاهاتەوە یاد کە چۆن ئەم ئافرەتە هەموو شتێک ڕەت ئەکاتەوە و لە زۆر شت نیگەرانە بە تایبەت چاوپێکەوتنی من زیاتر هەست بە ونبوونی خۆم ئەکرد. لە یەکێک لە شەوەکانا بێزارییەک و پەژارەیەک دایگرتم. پرسیارێک لە ناخمەوە خۆی سەپاند کە بریتی بوو لەوەی ئەبێت لە چ جۆرە ئافرەتێک بێت و ئایا کە چاوپێکەوتنم ڕەت ئەکاتەوە مانای ئەوەیە لە من باشترە؟ بەڵام ئەو هەموو وتووێژەی کە لەگەڵ سەرۆکی دەوڵەتی شاڕەت کردەوە سەبارەت بە ڕزگارکردنی ژیانی لە خنکاندن ئایا ئەو لە سەرۆکی دەوڵەت باشترە؟ هەستێکی لە نێو ئەفسانە و ڕاستیە لە لام دروست بوو کە ئەم ئافرەتە لە هەموو ئەو پیا و ئافرەتانە باشترە کە ئەیان ناسیت و ئەیان بینیت و گۆمان لێیانە اینجا پرسیارێک لە لام دروست بوو کە بریتی بوو لەوەی ئەم ئافرەتە ئەمناسێت کە ڕەتی کرمەوە یاخود ڕەتی کرمەوە بێ ئەوەی بمناسێت بۆ بەیانی یا ڕۆژی دواتر پاش ئەوەی چووم بۆ بەندیخانە چیتر هەوڵم نەئا چاوم بە فردۆس بکەوێت چونکە تەواو بێزار بووم لە دیداری بەڵام بە دوای ئەفرەتە پۆلیسەکە یاخود پزیشکەکە ئەگەڕام هێشتا پزیشکەکە بە دەرنەکەوتبوو پۆلیسەکەم دۆزیە و لێم پرسی فردۆس پێی وتووی کە ئەمناسێت پۆلیسەکە لە وەڵاماوتی نەخێر هیچی پێ نەوتم بەڵام ئەتناسێت لێم پرسی چۆن زانیت کە ئەمناسێت وتی من هەستی پێەکەم وەکو بت بە وەستاوی لە جێگەی خۆما مامەوە پۆلیسەکە جێ هێشتم ویستم هەنگاو بنێم بەرەو ئۆتۆمبیلەکەم و بەندیخانە جێبێڵم بەڵام لە جێگەکەی خۆم نەجوڵام هەستکردنێکی قرس تەواو دڵم قرس بوو جەزدەشی قرس کردم و قاچەکانم قرسن توانای جوڵیان نییە هەستێکی قوڕستر لە زەوی وەک زەوی لەسەر من ڕاوەستا بێت و نەک من لەسەر ئەو ڕاوەستاوم بەڵکو ئاسمانیش وەک زەوی ڕەش بوو ئەویش پەستانی خستۆتە سرم هەستێک کە لە ژیانمە دووهەم جارە ڕووبەڕووی ئەبمەوە کەستی یەکەم جار لەو جۆرە بوو کە پیاوێکم خۆشویست بەڵام ئەو منی خۆش ناویست ڕەتکردنەوەی بەلامەوە بریتی نەبوو لە ڕەتکردنەوەی مرۆڤێک لە نێوان ئەم جیهانە گەورەیم بە ملیۆنەها مرۆڤیتایە بەڵکو ڕەتکردنەوەی هەموان جیهان بوو بۆ من بە هەموو شتەکانیەوە بە هەموو ئەوانی کە تایە سنگم بەرز کردەوە و خۆم ڕاست کردەوە تاکو هەناسەیەک هەڵمژم کەمێک قورسی سەر سرم سووک بوو سێرێکی ئەم لاولای خۆم کرد لام سیر بوو بەم بەیانە زووە بە تەنیا لەم بەندیخانەیەم پۆلیسەکەم بینی لە یەکێک لە ڕێڕەوەکانی بەرامبەرما خەریکی سڕینەوەی پاکردنەوەی زەویەکە بوو لە پاشان هەستێکی سیر دایگرتم کە ئەم پۆلیسە ئافرەتێکە زەوی ناو بەندیخانەکە پاکەکاتەوە و ناخوێنێتەوە و نانووسێت هیچ شتێک دەربارەی زانستی دەروون ناسی نازانێت ئیتر چۆن ئەو هەستکردنەیم وا کتوپڕ بڕوا پێکرد؟ فردۆس پێی نەوتووە کە ئەمناسێت، بەڵکو ئەم وا هەست ئەکات. وە ئایا ئەمە واتای ئەوەیە کە بەڕاستی فردۆس ئەمناسێت؟ وە ئەگەر بێت و نەمناسێت و ڕەتم بکاتەوە، ئەوە پێویستە ئەم ڕەتکردنەوەیە ئازارم نایات، چونکە ئەو بەتەنها هەر منی ڕەت نەکردۆتەوە، بەڵکو هەموو ژیانی ڕەت کردۆتەوە و بە هەموو ئەوانی تیایەن. بەرەو لای ئۆتۆمبێلەکە کەوتمە جوڵە، تاکو بەندیخانە جێبهێڵم. ئەشزانم کە پێویستە ئەم جۆرە هەستانە لێکۆڵیرەوەیەکی زانستی لە کاتی ئەنجامدانی لێکۆڵینەوەکەیان نەگیرێت. خەریک بوو زەردەخەنەیەک ئەیگرتم و لەو کاتەی دەرگای ئۆتۆمبیلەکەم ئەکردەوە، دەست بەرکەوتن بە ئۆتۆمبیلەکەم کەمێک لە متمانەی بە خۆم وەک پزیشکێک بۆ گێڕامەوە. هەرچۆنێک بێت لە ئافرەتێک باشترە کە سزای لە سێدارەدانی بەسەرا درا و بە تاوانی کوشتنیش هەستکردنی تەواوم بە خۆم بۆ گەڕایەوە کاتێک مەتینەی ئۆتۆمبیلەکەم بەگەڕ خست پێم لەسەر سوتەمەنی بەنزیندانا بە هەموو هێزم لەگەڵیدا پێم نابوو هەستکردە دەست بەجێی کە زۆر جا لە سەتەکانی شکستهێناندا بۆم دێت وام لێکات کە هەست بکەم مێروولەیەکی بچووکم و بەسەر زەویدا ئەخشێم لە نێوان ملیۆنەها مێروولەی تردا لە پاشان لە دوای خۆمەوە دەنگێکم گوێ لێ بوو کە لە دەنگی مەکینی ئۆتۆمبیلەکە بەرزتر بوو هاواری ئەکرد دکتۆرە دکتۆرە ئافرەتە پۆلیسەکە بوو لە دوامەوە هەناسە بڕکی ڕای ئەکرد و بە دەنگێکی وەک ئەو دەنگانی لە خەونەکانمە ئەمبیست بە دەمێکی زل و دوو لێوی گەورە لەبەر چاوم وەک دەرگا ئەکرایە و دائەخرایەوە و گوێم لێ بوو ئەیوت، فردۆس دکتۆرە، فردۆس بڕیاری داوە چاوی پێت بکەوێت. ئەو پۆلیسە ئەگەر بیوتایە سەرۆکی دەوڵەت چاوی پێت بکەوێت، هێندە ئەرکی نەئەکێشا و دەموچاوی وا سوور هەڵناگەڕا. منیش وەک ئەوەی لەوەو پێش گەیشتبێتم هەناسەم سوار ببوو. بە واتایەکی تر لێدانی دڵم خێرا بوو. نەم ئەزانی چۆن لە ئۆتۆمبێلەکەم دابەزم چۆن لەگەڵ پۆلیسەکەیا ئەڕۆشتم هەنگاوەکانم پێش ئەکەوت بە خێرایی جوڵەی قاچەکانم زۆر ئاسان ببوون بەناو ڕێڕەوەکانی بەندیخانە هەست بە خۆشی و شادیەکی سیر ئەکرد ڕەنگی ئاسمانیش لەبەر چاوما ببوو بە شین هەستم ئەکرد بە چاوەکانم ئاسمانم گرتوو و جیهانم بەدەستەوەیە بەڵکو هەموو جیهان مۆڵکی منە. هەستێک بوو کە لە ژیانما جارێکی تر هەستێکی وا خۆشم لا دروست نابێت. ئەویش یەکەمین چوونە دەرۆم بوو لەگەڵ ئەو کەسەی بۆ یەکەمین جار خۆشم ویست. لە پاشان لەبەر دەرگای ژوورەکەی فردۆسا کەمێک وەستام. پێش ئەوی چوون بچمە ژوورەوە تاکو هەناسەکانم ئارام بێتەوە جلوبەرگەکەم ڕێک بخەمەوە خۆم دڵنیا بکەمەوە کە لێکۆڵیرەوەیەکی زانستیم یاخود پزیشکێکی دەروونی هەر شتێک بێت لەو بابەتە تەقەی کلیلی کردنەوەی دەرگای ژوورەکە زیاتر متمانەی پتەوکردم و دوای ئەوەی کە بە توندی چنگم لە جانتا چەرمەکەی شانم گیر کرد لە دڵی خۆما ئەموت ئەبێ ئەم فردۆس ناوە کێ بێت لەوانەیە تەواوم نەکرد خۆم بینیەوە ڕووبەرووی لەگەڵ یا سەرنجێکی زەوی و ناو ژوورەکەم ئەدا نەجوڵام هیچ قسەیەکیشم ناکرد گوێم لە لێدانی دڵیشم نەما هەروەک گوێم لە دەنگی کلیلەکە نەبوو کە لە دوامەوە دەرگاکەی داخستەوە. وەک ئەوەی لەو ساتەی چاوم بە چاوی کەوت ژیان لە لەشما نەمابێت. دوو چاوی بکوژانە. وەک چەقۆیەکی تیژ بەبێ پێڵو و بێ جوڵە. ئەو کاتە بە ئەگا هاتمەوە کە گوێبیستی دەنگی هەستم کرد دەنگی ئەو بوو. دەنگی وەک چەقۆ وابوو. جێگیر و قوڵ و سارد هیچ لێرینەوەیەکی تیا نەبوو. گوێم لێ بوو وتی پەنجەرەکە داخە. منیش وەک کۆیلەیەکی ئەڵقە لە گوێ کوێرانە بەرەو پەنجەرەکە چووم و دامخست. بە سەرسوڕمانێکەوە بە ملاو بە ملاما ڕوانیم. لە ژوورەکەیا نە جێگای نووستن نە کورسی هیچ شتێکی تیا نەبوو لەسەری دابنیشم. فردۆس وتی لەسەر زەویەکە دانیشە. بێوەی ئاگام لێ بێت لەشم لەسەر زەویەکە دانیشت. ئێمە ئەو کات لە یەکێک لە مانگە ساردەکانی زستانا بووین، زەوی ناو ژوورەکەش ڕووت بوو، کەچی هەستم بە ساردی ناکرد. وەک ئەو کەسە وا بووم کە بەدەم خەوەوە بڕوات. زەویش لە ژێرما شێوەی زەوییەکی ساردی هەبوو، بەڵام ئەو ساردیی بە لەشم ناگات. وەک ساردی لە خەوندا مەلەی تیادا ئەکەم بێ ئەوەی هەست بە ساردی بکەم. لەگەڵ ئەوەی لەشم ڕووتە و مەلەش نازانم دەنگی وەک ئەو دەنگە وابوو کە لە خەونا ئەیان بیستیت وا هەست ئەکەی لە دوورەوە دێت لە کاتێکا نزیکە یاخود لە نزیکەوە دێت کەچی دوورە دڵنیانیت کە لە کوێوە دێت لە سەرەوە یان لە ژێرەوە لە ڕاستەوە یا لە چەپەوە لەوانەیەوە هەست بکەیت کە لە ناخی زەویەوە دێت یاخود لە دڵی ئاسمانەوە یان وەک هەوای یەک لە هەموو لایەکەوەیەت گوێمان پڕ ئەکات بەڵام ئەمە هەوا نییە دەنگێکی ڕاستەقینەیە ئەی بێستم ئافرەتێکی ڕاستەقینەیە لە گۆشت و خوێن لەسەر زەویە دانیشتووە پەنجەرەی ژوورەکەش داخراوە ئەم دەنگە لە دەنگی ئەو زیاتر هیچ دەنگێکی تر نییە لێم گەڕێ با قسە بکەم و پێم مەبڕە لە بەرەوەی کاتم نییە گوێت لێگرم لە کاتژمێر شەشی تەواوی ئێوارە دێن و ئەمبەن بۆ بەرەبەیان لێرە نابم هەروەک لە جێگەیەک نابم کە کەس بزانێت ئەم گەشتە بۆ جێگەیەکی نادیارە جێگایەک هەموو خەڵکی سەر ئەم زەمینە بە فەرمانڕەوا و پادشا و کاربەدەستان و پیاوانی پۆلیسیش لێی بێ ئاگان. من دڵشادم، من هەمیشە بە دوای شتێکا ئەگەڕام کە ئاسوودە و دڵشادم بکات. شتێک وام لێ بکات کە هەست بکەم لە خەڵکی باشترم، بەتایبەت فەرمانڕەوا و کاربەدەستان. جار نەبوو ڕۆژنامە نەگرم بە دەستمەوە کێوێنی هەر پیاوێکی تیا نەبێت و منیش تفێکی لێ نەکەم ئەشم زانی کە من تەنها تفەکەمە سەر کاقەزی ڕۆژنامەیەک کە لە ژێر قاپ و قاچاخی ناو کاوانتەر و مێزەکان ئارام ئەخستن پاشان لێ گەڕام تا تفەکە خۆی و شک ئەبووە هەر کەسێ منی بدیایە کە تفم ئەکرد دوای زانی کە ئەو پیاوە ئەناسم بەڵام من هیچ کام لەو پیاوانە ناناسم چونکە من ئافرەتێکم وەک تەنها ئافرەتێک ناتوانێت سەرجەم ئەو پیاوانە بناسێت کە ڕۆژنامەکان وێنەکانیان بڵاو ئەکاتەوە هەرچۆنێک بێ من تەنها بەدخویەکی سەرکەوتوو بم بەڵام هەرچەند ئافرەت بەدخوو بێت و سەرکەوتوو بێت ئەوە ناتوانێت هەموو پیاوان بناسێت ئەوەندە نەبێت کە هەر پیاوێک من ناسیبێتم ویستومە تا ئەتوانم زلێک بم بەدەم و چاویا بەڵام لەبەرەوەی ئافرەت بووم نەم ئەوێرە ئەو کارم ئەنجام بدەم و لەبەر ئەوەی بەدخوو بم ئەو ترسەم ئەشاردەوە بە چینێک لە داو دەرمانی خۆڕازانەوە و مکیاچ لەبەر ئەوەی بەدخویەکی سەرکەوتوو بم ئەوە سرجەم دەرمانەکانم لە جۆرە باشەکان و گران و بەهاکان بوون وەک دەرمانی ئافرەتە بەدڕەوشتەکان لە چینە باڵاکاندا قژی شملا یەکێک لە هەرە باشترین ئارایشگەگانی تایبەت بە خێزان ئازبەرزەکان چاک ئەکرد هەروەها لێو سوورکردن و چاوەکانم وەک چاوی هاوسەری فەرمانبەر و بریتی بوو لە بان گێشتکردن و ڕەتکردنەوەی لە ئاستە باڵاکاندا بەڵام من لە ئاستە باڵەکان نەبووم تەنها بە دەرمان کردن قاچم و پێڵاوەکانم نەبێت سەر بە چینی ناوەندی بووم و بە پێی بەڵگەنامە دوا ناوەندیەکەی قوتابخانە و حەزە خەفە کراوەکانم سەر بە چینەکانی خوارەوەم بە پی لە دایک بوونم لە باوکێکی هەژاری جوتیاری نەخوێنەوار لە ژیاندا جگە لە چاندن و کێڵانی زەوی هیچی تر نازانێت لە سەروو ئەمانەشەوە دانەوێڵە و بەرهەمی دراوسێکەی ئەدزێت پێش ئەوەی دراوسێکەی بدزێت کچەکەی پێش پێگەیشتن ئەفرۆشێت و لە ژنەکەی ئەیات هەموو شەوێک و هەموو بەیانێکی هەینی دژدان شەیەکی خاوێنی لەبەر ئەکرد ئەچوو بۆ نوێژکردن لە مزگەوت لە پاش نوێژ باوکم و چەند کەسێکی تری وەک خۆی بەدەم گەڕانەوە لە مزگەوت باسیان لە وتاری هەینی ئەکرد باسیان لە دانایی و زمان و پاراوی و وتاری خوێندن ئەکرد لە وتەکانیانە هاتبوو کە دزین و فرۆشتنی گیان ناری نەخۆش و لێدان و بێوژدانی دەست درێژی بۆ سەر ناموسی خەڵکی و هەموی بۆ حەرام کردن ناوبرابوون گوێڕایەڵی و ئەڵقە لە گوێی و خۆشەویستی نیشتیمان پێویستن و خی گەورەش پاشا یان سەرۆکی وڵات بپارێزێت ئەم بینین چۆن لە پەنا دیوارەکانی خەریک دوعاکردن و تەزبی حاتکردن و باسی مامە شێخی و وتار خوێنن و زوو زووژە بەسەریانە ئەگریان ئەمبینن کە بە دەنگی بەرز و گڕ قسەیان ئەکرد چاویان بز و ناوبەناوی ژێر ورگیان هەڵ ئەکڕان بە چایەکی پڕ لە قێزەونی و ڕقەوە دوژمنکارانەوە بەم لاو بەولای خۆیان نایان ڕوانی زۆر جار باوکم نەئەناسیەوە لە ناویاندا لە پاشان نەمەزانی کامە باوکمە و لە دایکم پرسی کە چۆن بە بێ ئەو منی بووە بەڵام لێی دام و لەگەڵ خۆی ئافرەتێکی یەنا مقەستێک یان گوێزانێکی پێ بوو بە هەردووکیان پارچەیەک گۆشتیان لێکرمەوە بە درێژای ئەو شەوە گریام بۆ بەیانی دایکم وەک ڕۆژانی تر نەیە ناردم بۆ کێڵگە سەبەدەیەکی گەورەی ئەخستە سەر سەرمەوە و ڕەوانەی کێڵگەیە کردم. من کێڵگەم لە ماڵەوە پێ خۆشتر بوو، چونکە لەوێ لەگەڵ بزن یاریم ئەکرد و سواری پشتی ئەبووم و لە حەوزێکی لیتەی نزیکی کێڵگە لەگەڵ مناڵانی دیکە مەلەم ئەکرد. شەڕئاوم ئەکرد. کوڕێکی مناڵی لە تەمەنی ئەو کاتی خۆما هەبوو، ناوی محەمەدین بوو. لە ژێر ئاوەکەوە چڕنووکی لێ ئەگرتم و بە دوامەوە بوو، لە پاشان لە ناو پووش و زەڵی چڕی ئەو ناوە پاڵی ئەخستم و کراسەکەی بەرمی هەڵئایایەوە و یاری بووک و زاوامان ئەکرد. هەستم بە چێژێک کرد نەم ئەزانی لە کوێوەیە تاکوو دۆزیمەوە. کە پێشتر پێی ئاشنا ببووم یاریمان ئەکرد تاکوو ڕۆژ ئاوا ئەبوو، لە ناکاو دەنگی باوکم ئەبیست لە کێڵگەی بەرامبەرمانەوە بانگی کوڕەکەی ئەکرد. منیش ئەمگرت بەڵام ئەو ڕای ئەکرد ئەیویست سبەی دێمەوە هەر کە خۆر ئەکەوت دایکم بە خەبەری ئەهێنامەوە و ئەیناردم بۆ ئاو پاش ئەوەی کە ئاوم ئەهێنا ئینجا دەستم ئەکرد بە گزسکان و پاکردنەوەی گەوەڕی ئاژەڵەکان و خواردندانیان لە پاش نانکردن و هەویرشێلان دائەنیشتم و تەشتی هەویرەکەش لەناو گەڵما تینی گڕی تەنووریش قژی هەڵئەکوڕوزانم و لەکاتی سەرقاڵی و هەویرشێلاندا نەمئەزانی کە کراسەکەم هەڵدراوەتەوە تا ئەو کاتەی دەستی مامم بەر قاچەکانم ئەکەوت کە سووک سووک دەستی ئەهێنایە ژێر ئەو کتێبەی وانەکانی تێدا ئەخوێندەوە گەر تەقەیەک بهاتایە خێرا دەستی ئەکێشایەوە. کەسیش نەهاتایە ئاوا زیاتر دەستی درێژ گیر ئەکرد نەم ئەزانی لەو دیو کتێبەکەوە نوستبوو وا پرخەی ئەهات یاخود بە خەبەرەو هەناسەی سوارە محەمەدیم چی ئەکرد ئەویش وای ئەکرد و زیاتریش بەڵام من هیچ هەستێکم بە چێژ نەکرد و وەک ئەوەی لە لەشما ون بووبێت مامم مناڵ نەبوو چەندین ساڵ لە من گەورەتر بوو بە تەنها ئەچوو بۆ میسڕ و بۆ ئەزهەر بە مەبەستی خوێندن منیش مناڵێک بووم هێشتا پێنەگەیشتبووم مامم قەڵەمی ئەخستە نێوان پەنجەکانم و وای لێ ئەکردم بنووسم، ئەلف، با، جیم، دال، یان زۆر جار ئەیوت لە دوا مۆبیڵێرەوە، ئەلف هیچی لەسەر نییە، با خاڵێکی لە ژێرایە. جیم، خاڵێکی لە نێوانایە. دال، هیچی لەسەر نییە. لە پاشان ئەوی کە نووسینەکانی ئیبن مالکی وەک قورئان ئەخوێندەوە، سەری لەگەڵا ئەجووڵان. منیش سەرم ئەجووڵان و چی ئەوت وەک خۆی لە دواوە ئەموتەوە. لە پاش تەواوبوونی پشوو مامم سواری گوێدرێژێک بوو، منیش لە دوایەوە سەبەتەیەکی گەورەم لەسەر سەر بوو، پڕ بوو لە هێلکە و پەنیر و نان و لە سەرویانەوە جلوبەرگەکەی تیا بوو. بە دوایە ئەڕۆشتم تاکوو وێستگەی شەمەندەنەفەر، لە دەلتا. بە درێژایی ڕێگە مامم باسی ژوورەکەی خۆی بۆوە کردم لە قەڵا، لە کۆتایی شەقامی محەممەد عەلی. ئەزهەر و عەتەبەت الخەزرا و تەرام و خەڵکی میسر و. بە دەنگێکی خۆشیش بە سوار گوێی درێژەکەوە گۆرانی ئەوت و سەری بە ئەیا. پاشان کاتێک مامم سواری شەمەندە نەفەرەکە ئەبێت، خواحافیزبیم لێ ئەکات، ئەگریم و پێی ئەڵێم لەگەڵ خۆت بمبە بۆ میسر. مامیشم ئەیوت چی ئەکەیت لە میسر فردۆس؟ منیش ئەموت ئەچمە ئەزهەر و وەک تۆ فێر ئەبم. ئینجا مامم پێ ئەکەنی و ئەیوت ئەزهەر تەنها بۆ پیاوانە. ئەگریام و دەستم بە دەستی ماممەوە تاکو شەمەندە نەفەرەکە ئەکەوتە جوڵە و مامم دەستی رائەتەکان و بە دەما ئەکەوتمە سەر زەوی. ئینجا ئەگەڕامەوە بەرەو دواوە بۆ ماڵەوە بە دڵشکایی و سەرنجدانی پەنجەکانم لەسەر زەویە کوشتوکاڵیەکان. پاشان لەدڵی خۆما ئەمپرسی من کێم؟ باوکم کێیە؟ دایکم کێیە؟ ئایا تاکو لە ژیان دەرئەچم گەورەی ئاژەڵ پاککەرەوە ئەبم و سەبەتە ئەخەمە سەر سەرم و ڕۆژانی نانکردنیش هەوێلێکی زۆرە شێلم اینجا هاتمە خانۆ کێڵینەکەی باوکم و سەرنجی دیوارە گڵێنەکانم ئەدا وەک ئەوەی بۆ یەکەم جار بێت جوو بێتمە ئەو خانۆ بەم لەو بەلای خۆمە ئەمڕوانی و بە سەرسوڕمانە وەک ئەوەی خەڵکی ئێرە نەبم لە ئاسمانەوە کەوتمە خوارەوە یاخود لە ناخی زەویەوە هاتمە دەرەوە و لە جێگایەک جێگای من نیە و لە ماڵێکا ماڵی من نەبێت ئەبێ قسەکانی مام دەرباری مسڕ وای لێ کردبێتم یاخود من ئەو کەسە نیم کە دایکم بوویەتی یاخود کاتێک لە دایک بووم گۆڕام یان دایکم گۆڕاوە بۆ بە ئافرەتێکی تر دایکم نییە بەڵام لەوە کات هەوڵمایان شێوازی ڕاستەقینەی دایکم بێتەوە یاد بۆ یەکەمین جار بینیم لە ژیانما دوو چاو بە ئاستەم لایان ماوە نازانم ڕەنگیان چۆن بووە و شێوەیان چۆن بووە دوو چاو هەموو کات چاودێریم ئەکەن و لێم ون ئەبوون دوو چاو کەر لە کاتی پێ گرتما بکەوتمایە ئەیگرتم نەی ئەهێشت دوو چاوی خڕی ڕەش نازام گەورە بوون یاخود بچووک بیرم نییە هێندە نەبێت ئەزام کە چاوی دایکم بوو چۆن زانیم دایکمە نازام لە پاشان خۆم خشان بەرەو سنگی تاکو گەرمم کاتەوە خانووەکان سار بوو جێکی منیش باوکم ئەی برمە نزیک تەنورەکە دایکم لە زستانا گەرمی ناکرمەوە بەڵکو باوکمی گەرم ئەکردەوە هاوینانیش دایکم ئەبینی بە تەشتێکەوە قاچی باوکم ئەشوات بە ئاوی سارد پاش ئەوی کەمێک دەستەکانم گەورە بوون باوکم تەشتەکەی دایە دەستم و فێری کردم کە چۆن قاچەکانی بشۆم وا من هەیە لە جیاتی دایکم کارم ئەکرد دایکم چوو بۆ کوێ نازانم بەڵام بینم کە ئافرەتێکی تر دای بەدەستماوە تەشتەکەی لێوەرگرتم باوکم پێیوتم کە ئەوە دایکمە شێوەی دەم و چاو کراسەکەی و جوڵانەکانی لە دایکمیە کرد لە پاشان زانیم کە دایکمە پاش ئەوەی کە سەرنجی دەم و چاویمە بەڵام ئەو دوو چاوە نەبوون لە مناڵیمە ئەم بینین هەمیشە چاوی داخراو بوو هەرگیز خۆرلی نایە شەوانە بە دەنگێکی نزم ئەگریام تاکو خوشک و براکانم لە لاما نووسبوون گوێیان لێ نەبێت بە خەبەر نەبنەوە منیش وەکو خەڵکی خوشک و برای زۆرم هەبوون لە بەهارانا زادیان ئەکرد و وەک جوجەڵە زستانانیش هەڵ ئەڕێژان و پەڕ و باڵیان ئەوەری و لە هاوی ناتوشی سکچون و نەخۆشی ئەبوون و ئەمردن یەک لە دوای یەک کاتێک کە کچێک بمردای ئەوە پاش ئەوەی باوکم نانی ئەخوارد دایکم قاچەکانی بۆ ئەشۆرد و ئەنووست هیچ ناقەوما بەڵام گەر کوڕێک بمردایە ئەوا باوکم لە دایکمی ئەیا و ئنجا ئەنوست هەرگیز باوکم نانی شێوی نەئەنوست زۆر جاریش کە لە ماڵەوە خواردنی تیا نەبوایە هەموو بە بێ شەو سەرمان ئەنایە و ئەنوستین ئەو نەبێت دایکم خواردنەکەی لە جێگایەکی نادیار لە تەنورەکەیا ئەشاردەوە بۆ باوکم. ئینجا ئەویش دائەنیشت و بەتەنیا دەستی ئەکرد بە نانخواردن و ئێمەش سەیرمان ئەکرد. جارێکیان دەستم درێژ کرد بۆ قاپەکەی بەردەمی، بەڵام یەی بەدەست ما. لە برسانا گریام. لە بەردەمیا دانیشتم و سەرنجم ئەدا. چاوەکانم سەرنجی دەستەکانی ئەیا و هەر لەو کاتی دایئەگرتن بۆ قاپەکەی بەردەمی تاکوو ئەو کاتی ئەیبرد بۆ دەمی. دەمی گەورە بوو وەک دەمی وشتر و مل و دوو شەویلکەی فراوان ئەوی سەرەوە ئەهاتە خوارەوە و ئەیا بە شەویلگەی خوارەوە خواردنەکەی ئەجنی و ددانەکانی بەیەکا ئەدا و زمانی با ئەیا لە ناوەوە ئەخولایەوە وەک ئەوەی زمانی بخوات و زۆر جاریش زمانێکی ئەهێنایە دەرەوە تاکو گەر خواردن جێماوە بەملاو بەولای دەمیەوە بیباتە ناوەوە لە پاشان دایکم شەربەی ئاوەکەی ئەدایە باوکم و ئەیخواردەوە و ورگی تێر ئەکرد و بە دەنگێکی بەرز قڕقێنەیەکی گەورەی ئەیایەوە و لە پاشان دەستی ئەکرد بە جگەرە کێشان و دەوروبەری خۆی ئەکرد بە دووکەڵ و ئەکۆکی و قرخە قرخی بوو ئینجا جگەرەکەی وەلا ئەنا و ئەنووست هێندەی نابرد دەستی ئەکرد بە پرخە پرخ و ڕۆژەڕۆیەک ئەڕۆشت زانیم کە ئەوە باوکم نییە بیەوی کەس پێم بڵێت ئەم نهێنیەشم بە هیچ کەس نەوتبوو ئەم نهێنیە بە شاراوی لای خۆم هەڵگرتبوو لە پشووی هاوی نامام ئەهاتە لامان و منیش تون دشداشەکەیم ئەگرت و پێم ئەوت تکات لە یەکەم لەگەڵ خۆت بم بە بۆ میسر مام لە باوکم بۆم نزیکتر بوو چونکە وەک باوکم بە تەمەن نییە و ئەی هێش دە لەیاوە دانیشتم و سێری کتێبەکانی بکەم فێری پتە بیزیۆنەکانی ئەکردم لە پاشان مردنی باوکم ناردمیە قوتابخانەی تەویزمی پاش مردنی دایکیشم لەگەڵ خۆی بردمی بۆ میسڕ ئایا مرۆڤە توانێت دووجار لە دایک بێت کاتێک کە دەستم نا بە کلیلی کارەبادا پلاک و ڕووناکی و سرجەم ژوورەکەی پڕ کرد پڕدەنگ هاوارم کرد و چاوم نوقان پاشان چاوم کردەوە وەک ئەوەی سەر لە نوێ بۆ جارێکی تر لە دایک بمەوە بۆ یەکەمین جار بوو خۆم لە ئاوێنەیەکا ببینم سەرەتا نەمزانی کە ئاوێنەیە زۆر ترسام کە بینیم کچێکی مناڵ بە کراسێکی کورتەوە لەسەر ئەژنۆ دوو قاچی لە پێڵاودا مامم بۆی کڕی بووم تاکو کاتێک کە چم بۆ قوتابخانە لە پێی بکەم